وأولئک هم الفاسقون وە ئەوانەی کە بوختانی زینا دەکەن بۆ ئافرەتانی داوێن پاک لە پاشان چوار شایەت ناهێنن لەسەر ڕاستی بوختانەکەیان ئەوە هەشتا داریان لێ بدەن ئیتر هەرگیز شایەتیان لێ وەرمەگرن ئەوە شایەددانی هەر یەک لەوانە بەم جۆرەیە، کە چوار سوێند بە خوا بخوات کە بێگومان ئەو لە ڕاستگۆیانە کە دەڵێت خێزانەکەم بینیوە زینای کردووە. والخامسە ان لعنە اللە علیه ان کان من الکاذبین. وە لە پێنجەم جاردا بڵێ نەفرینی خوای لەسەر ئەو بێ. والذی تولی کبره منهم له عذاب عظیم بێگومان کەسانێک کە ئەو بوختانەیان بۆ عائیشەی خێزانی پێغەمبەر صلی اللە علیه وسلم هەڵبەست دەستەیە بوون لە خۆتان با مونافقیشیان تیا بوو وا مەزانن ئەو بوهتانە شەڕ و خراپە بۆتان وانیە بەڵکو خێر و چاکەیە بۆتان کاتێ ئەم بوهتانەتان بە دەماودەم لە یەکترەوە وەردەگرت مافی کۆپی و بە کردن و پەخش زمانتان کردنی شتێک ئەم دەڵێن بەرهەمە کە پارێزراوە. زانیاریتان دەربارەی لەبەر نەبوو، گرتنەوەی ئەم بەرهەمە واتان دەزانی ڕێپێدراو نییە شتێکی بۆ سووک هیچ و کەسێک. ئاسانە، لە کاتێکدا لای خوا زۆر گەورەیە. ولولا إذ سمعتموه قلتم ما يكون لنا أن نتكلم بهذا ئەوا بەڕاستی شەیتان فەرمان دەکات بە کاری زۆر ناشرین، زینا و خراپە. ئەگەر بەهرە و میهرەبانی خوا نەبوایە بەسەرتانەوە، هەرگیز کەسێ لە ئێوە پوخت و پاک نەدەبووەوە. بەڵام خوا هەرکەسی بوێ شیاو بێ پاکی دەکاتەوە، و جوانی خۆیان دەرنەخەن جگە لەوەی بە دەرەوەیە و دیارە لە جوانی وەک دەم و چاویان و دەستیان و با سەرپۆشەکانیان بدەن بە سینگ و بەرۆکیاندا و جوانی خۆیان دەرنەخەن زیاد لەوەی دەردەکەوێت بۆ مێردەکانیان نەبێت یان باوکیان یان باوکی مێردەکانیان یان کوڕەکانیان یان کوڕی مێردەکانیان یا براکانیان یان کوڕی براکانیان یا کوڕی خوشکەکانیان یا ئافرەتانی ئیماندار یا کەنیزەکەکانیان یا ئەو شوێنکەوتە و پیاوانەی کە بێ نیازن لە ئافرەت وەک خزمەتکار و پیر و نەخۆش کە ئارەزووی ژن و مێردایەتیان نییە یا ئەو منداڵە کوڕانەی کە ئاگایان لە لەش، عەورەتی، ئافرەتان نەبێت باڵغ نەبووبن. ئافرەتان لە کاتی ڕۆیشتندا قاچیان نەدەن بە زەویدا تا دەنگی خرخاڵ و پاوانەکانیان بێت و بزانرێت بەو جوانییەی پێیان کەشاردوویانەتەوە، هەمووتان تەوبە بکەن و بگەڕێنەوە بۆ لای خوا ئەی ئیماندارەکان تا ڕزگار و سەرکەوتوو بن. وأنکحوا الأیام منکم والصالحین من عبادکم وإمائکم، وە دەبێ ئەوانەی کە توانای ئەرکی ژن هێنانیان نیە پاگژ خۆیان ڕاگرن هەتا خوا بە بەهرە و ڕۆزی خۆی بێ نیازیان دەکات وە ئەوانەی داوای نوسراو دەکەن بۆ کڕینەوەی خۆیان لە بەندە و کەنیزەکەکانتان ئەوە نوسراویان لەگەڵدا بنوسن بۆ کڕینەوە و ئازاد بوونی خۆیان ئەگەر خێرتان لەواندا بەدی دەکرد کە بریتیە لە توانای دانی ئەو پارەی ئەبێ بیدات بە خاوەنەکەی بۆ ئازاد بوونی وە لەو ماڵەی کە خوا بە ئێوەی داوە پێیان بدەن وە کەنیزەکەکانتان زۆر لێ مەکەن ناچاریان مەکەن لەسەر زینا کردن ئەگەر ئەیان ویست داوێن پاک بن تا ماڵ و سامانی ژیانی دنیاتان دەست کەوێت جا هەرکەس ناچاریان بکات زۆریان لێ بکات ئەو چرایەش لەناو شووشەیەکدا بێت، ئەو شووشەیەش وەک ئەستێرەیەکی گەش و پڕشنگدار بێت. ئەو چرایە دائەگیرسێ بە ڕۆنی درەختێکی زەیتوونی بە فەڕ و بەرەکەت، کە نە ڕۆژهەڵاتی بێ و نە ڕۆژئاوایی بێ، سێبەر نایگرێ، نە لە کاتی هەڵهاتنی خۆر، نە لە کاتی ئاوابوونی. ڕۆنەکەی ئەوەندە پاک بێت نزیکە ڕۆنەکەی داگیرسێ با ئاگریشی بەر نەکەوێ ڕووناکی لەسەر ڕووناکی ڕووناکی زەیت و ڕووناکی ئاگر خوا هەر کەسێ بیەوێ ڕێنموونی دەکات بۆ لای ڕووناکی ئاینی خۆی وە خوا چەندین نموونە دەهێنێتەوە بۆ خەڵکی سەراب تیشکێکە کاتی زۆر گەرما لە بیاباندا وەک ئاو دێتە پێش چاو، لە بیابانێکدا بریسکە بداتەوە کەسێکی زۆر تێنوو بە ئاوی دەزانێ لە دوورەوە بە پەلە دەڕوات بۆی کاتێ دەگاتە لای هیچ بەدی ناکات لە قیامەت کافر دەبینی خوا ئامادەیە لەلایدا ئینجا خوا بە چاکی پاداشتی کردەوەکانی دەداتێ یکاد سنا برقه یذهب بالابصار. ئایا نازانی کە خوا پەڵە هەورەکان دەبات بە ئاسماندا بە هێواشی، پاشان ئەو پەڵە هەورانە پەیوەست دەکات بە یەکەوە، دواتر دەیانخاتە سەر یەکتری، ئینجا دەبینی دڵۆپە باران لە نێو هەورەکەوە دەبارێ. وە لە ئاسمانەوە لە هەورەکان کە وەک چێون تەرزە دەبارێنێ ئینجا تووشی زیان دەبێ بەو تەرزەیە هەر کەسێ خوا بیەوێ وە لای دەدات لە هەر کەسێ کە خوا بیەوێ نزیکە ڕووناکی و شەوقی چەخماخەی هەورە کە بینای چاوەکان ببات. یقلب اللە اللیل والنهار. ان اللە علی کل شیء قدیر. وە خوا هەموو زیندەوەرێکی لە ئاو دروست کردووە ئینجا هەندێ لەوانە لەسەر سکی دەڕوات وە هەندێکی تریان لەسەر دوو قاز دەڕوات وە هەشیانە لەسەر چوار پێ دەڕوات، ئایا دڵەکانیان نەخۆشی تێدایە یان لە گوماندا بوون یان دەترسن خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم ستەمیان لێ بکەن؟ نەخێر هیچ لەوانە نیە بەڵکو ئەوانە هەر خۆیان ستەمکارن. إنما كان قول المؤمنين إذا دعوا إلى الله ورسوله ليحكم بينهم أن يقولوا ان یقولوا سمعنا واطعنا واولئک هم المفلحون قسەی ئیمانداران تەنها ئەمەیە کاتێ بانگ بکرێن بۆ لای بەرنامەی خوا و پێغەمبەرەکەی صلی اللە علیه وسلم بۆ ئەوەی بڕیار بدات لە نێوانیاندا کە دەڵێن بیستمان و جۆڕایەلین و هەر ئەوانەن ڕزگاربووان ئەوە پێغەمبەر صلی اللە علیه وسلم تەنها بەرپرسیارە لەوەی دراوە بەسەریدا کە گەیاندنی پەیامی خوایە و ئێوەش بەرپرسن لەوەی دراوە بەسەرتاندا کە باوەڕهێنانە و ئەگەر جۆرایەلی پێغەمبەر بکەن صلی اللە علیه وسلم ئەوە هیدایەت وەردەگرن و پێغەمبەر هیچی لەسەر نییە خوا بەڵێنی داوە بەو کەسانەتان کە باوەڕیان هێناوە و کردەوەی چاکەکانیان کردووە کە بێگومان دەیانکاتە جێنشینی خەڵکی تر لە زەویدا هەر وەک ئیماندارانی پێش ئەمانی کردە جێنشین و ئاینەکەیان بۆ دەچەسپێنێ ئەو ئاینەی کە خوا پێی ڕازی بووە بۆیان و ترس و بیمیان بۆ دەگۆڕێ بە ئاسایش و ئارامی لەو کاتەدا ئیتر هەر من دەپەرستن و هەروها منداڵەکانتان کە هێشتا باڵغ نەبوون لە سێ کاتدا بۆ چوونە ژووری نوستنی ژن و مێرد لە پێش نوێژی بەیانی و کاتێ پۆشاکتان دادەنێن لە کاتی نیوەڕواندا و لە پاش نوێژی عیشا ئەم سێ کاتە کاتی خۆ دەرخستنە بۆتان دروستە دوای ئەم سێ کاتە بێ مۆڵەت وەرگرتەن، نە بۆ ئێوە و نە بۆ ئەوان هیچ گوناهێک نییە مۆڵەت وەرنەگرن، چونکە ئەوان زۆر بە دەوروبەرتاندا دێن بۆ خزمەتکردنتان، ئێوە لەگەڵ یەکتردا تێکەڵن، ئا بەو جۆرە خوا ڕوونی دەکاتەوە ئایەتەکانی بۆ ئێوە، وە خوا زانای کار دروستە. وە کاتێ کە منداڵەکانتان بالغ بوون ئەوسا دەبێ مۆڵەت وەربگرن وەکو چۆن کەسانی پێش ئەمان مۆڵەتیان وەردەگرت لە هەموو کاتێکدا ئا بەم جۆرە خوا ڕوونی دەکاتەوە ئایەتەکانی بۆ ئێوە وە خوا زانای دانایە. والقواعد من النساء اللاتي لا يرجون نكاحا فليس عليهن یا نان بخۆن لە ماڵی باوکتان یا ماڵی دایکتان یا ماڵی براکانتان یا ماڵی خوشکەکانتان یا ماڵی مامەکانتان یا ماڵی پورەکانتان خوشکانی باوک یا ماڵی خاڵەکانتان یا ماڵی پورەکانتان خوشکانی دایک یا ئەو ماڵانەی کە کلیلەکانیان لای ئێوەیە یا ماڵی برادەر و هاوڕێتان هیچ گوناهتان لەسەر نییە بە کۆمەڵ یان بە تەنیا نان بخۆن جا کاتێ چوونە هەر ماڵێک لە ماڵان ئەوە سەلام لە یەکتر بکەن لەوانەی کە وەک خۆتان وان بە سەلام کردنێک لە لایەن خواوە هاتووە سەلامێکی جوان و چاک و پاک ئا بەو شێوە خوا ڕوونی دەکاتەوە ئایەتەکانی بۆ ئێوە بەڕاستی ئیمانداران تەنها ئەوانەن کە بڕوایان بە خوا و پێغەمبەرەکەی هێناوە و هەر کاتێ لەگەڵ ئەودا بن لە کارێکی گرنگدا کە کۆیان دەکاتەوە وەک غەزا و جومعە و جەژن ناڕۆن بە هیچ لایەکدا هەتا مۆڵەت لە پێغەمبەر صلی اللە علیه وسلم وەرنەگرن بێگومان ئەوانەی مۆڵەتت لێ وەردەگرن ئەوانە کەسانێکن کە بڕوایان هەیە بەخوا و پێغەمبەرەکەی وەک بانگ کردنی خۆتان لە یەکتری دەبی بە ڕێزەوە بانگ بکرێت وەک ئەی پێغەمبەر یا رسول اللە صلی اللە علیە وسلم بەڕاستی خوا دەزانێ و ئاگادارە بەوانەی لە ئێوە بە بێ مۆڵەت لە پەنای خەڵکی ترەوە دەردەچن بە دزیەوە جا با بترسن ئەوانەی کە پێچەوانەی فەرمانی پێغەمبەر دەکەن صلی اللە علیە وسلم بێگومان خوا ئاگادارە بەوەی ئێوەی لەسەرەو دەیکەن، ئەو ڕۆژەش کە دەگەڕێنرێنەوە لای خوا، ئەوسا ئاگاداریان دەکاتەوە بەو کردەوانەی کردوویانە، وە خوا بە هەموو شتێک ئاگادارە.